بەسەرهاتی کچە گەورەکە و دوو سەگە ڕەشەکە شەهرەزاد وتی ئەگێڕنەوە ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار خوشکی گەورە لە بەردەم خەلیفەدا وتی گەورم پێت سیر نەبێ بڵێم ئا ئەم دوو سەگە ڕەشەی پێمە هەردووکیان خوشکی خۆمن سێ دەخستە خوشکی دایە و بابە بووین بەڵام ئەم دوو کچەی بەردەمتان کە یەکێکیان شوێنی ئەشکەنجە و لێدانی پێوە دیارە و ئەوی تریان ناوی خوشکاشەیە بەڵام لە دایکێکی تری خۆمە کە باوکمان مرد میراتیمان بەشکرد دوای چەند ڕۆژێک دایکیشمان مرد، ئەویش سێ هەزار دیناری لە دوا بەجێما. هەر کچە و هەزار دیناری بەرکەوت. من بچووکترینیان بووم، هەردووکیان شوویان کرد. ماوەیەکی پێ چوو هەر زاوایەکیان کاروانی بازرگانی بەو هەزار دینارە ڕێکخست و سەفەریان کرد و منیش بە تەنیا مامەوە. پێنج ساڵێکیان پێ چوو. تومەز دەزمایەکانیان لە دەست داوە، دوو خوشکەیان لەو غەریبەیە تێ بەرەڵا کردووە و، سەری خۆیان هەڵگرتووە. خوشکە گەورەکەم شارە و شار بەدەم سوالکردنەوە بە جل و بەرگێکی شڕەوە هاتووە بۆ لام کە بینیم نەمناسیەوە کەوتی خوشکتم سرم سوڕما کە پرسیم بۆات لێ هاتووە وتی قسە سوودی نییە ئەمە لە چارەم نووسرابوو بردمەوە و گەرماوم بۆ داخست و بە بەرگی خۆم پۆشتەم کردەوە پێموت خوشکە گیان تۆ لە جێی دایک و باوکمی ئەو میراتەی وەرم گرت کاسپیم پێوە کرد و خوا بەرەکەتی تیخست و منیش زەکاتم لێدا سوپاس بۆ خوا حاڵم زۆر باشە لەمەو دواش پێکەوە ئەیخۆین بەو شێوەی ساڵێک لای من دانیشت دڵمان هەر لای خوشکەکەی ترمان بوو هێندەمان زانی ئەویش پەیدا بوو حاڵی لە حاڵی خوشکە گەورە خراپتر بوو چیم لەگەڵ خوشکە گەورە کرد لەگەڵ ئەمیشدا بە هەمان شێوە. دوای ماوەیەک پێیان وتم، بەبێ مێرد هەڵناکەین، ئەمانەوێت شوو بکەینەوە. پێم وتن شووتان کرد و زیانی بەدواوە بوو، شتی وا مەکەن. نەیانبیست، بێ پرسی من شوویان کرد. ناچار بە پارەی خۆم جیازیم بۆ کڕین و ئاهەنگم بۆ گێڕان و بەڕێم کردن. دوای ماوەیەکی کەم پارە و پوولیان پێنەهێشتن و تەڵاقیان دان. دیسان هاتنەوە بەر دەرگاکەم و وتیان، تۆ لە ئێمە بچووکتریت، بەڵام لە هەردووکمان زیرەک و داناتری، لێمان خۆش ببە، وەک کەنیزەکی خۆت جێمان بکەرەوە و بەخێومان بکە و ئێمەش جارێکی دی بیر لە شووکردن ناکەینەوە. منیش وتم. ئەتانخەمە گلێنەی چاوانمەوە لە ئێوە ئازیزترم نییە ساڵێک بەو شێوەیە مانەوە شتومەکی بازرگانیم ئامادەکرد و بەرەو بەسرە بە دوو خوشکەم وت پێتان خۆشە لەگەڵم سەفەری بەسرە بکەن ورن ئەگەریش نا ئەوە لە ماڵدا بۆ خۆتان بمێنەوە وتیان سەفەرت لەگەڵەکەین لەگەڵ خۆم بردمن. سامانەکەم کردە دوو بەشەوە. بەشێکم هەڵگرت بۆ لێقەومان، ئەویدیم خستە ئەو بازرگانییەوە. بە بیرما هات گەر پاپۆڕەکەمان کارەساتێکی بەسەردا هات، کەلوپەلە بازرگانییەکەم تیا چوو، ئەم نیوە سامانەم بمێنێ باشترە. چەندین شەو و چەندین ڕۆژ بەڕێوە بووین. تومەس پاپۆڕەکەمان ڕێی هەڵەکردووە و لە دەریایەکدا پاپۆڕ ئەڕوا کە پێشتر پێیدا نەڕۆیشتبوو. با لەبار بوو بێ خەم بووین. پیاوی دوربین بە کۆڵەکەی نێوەندی پاپۆردا هەڵسنا کە سەرنجی دا هاواری کرد مژدە شارێک ئەبینم لە شێوەی کۆنتر دایە. دوای سەعاتێک شارێکمان بینی بە سەرۆکمان وت ئەمە کام شارە؟ ئەی ژوتی نازانم کوێ و هەرگیز نەمدیوە بە درێژی تەمەنیشم بەم دەریادا نەڕۆشتوم بار حاڵ بچن شارە وشت و مەکی خۆتان بۆ فرۆشە ئەوە بیفرۆشن ئەگەر بۆتان نەفرۆشە ئەوە دوو ڕۆژ ئەحەوێنەوە و دواتر ڕێی دەریا ئەگرینەوە بەر ئەمجا سەرۆک ڕۆشت و سعاتێکی پێچوو کە گەڕایەوتی دابەزن بچنە ناو شارەوە با سەرتان لە کاری خوا سوڕ بمێنێ پەنا بدەنە خوا خۆی لە ڕق و قینەی کە گەشتینە بەر دەروازەی شار خەڵکمان بینی کە لێیان نزیک بووینەوە هەمویان ببوون بە بەرد چوینە ناو شارەوە ئەوێش بە هەمان شێوە بەڵام کاڵا و سامان و زێڕ و کوتاڵیان وەکو خۆی مابووەوە دڵمان بەو شتومەکانە خۆش بوو بەڵام وتیشمان بەخوا مەترسیەک هەر هەیە بڵاوەمان لێکرد یەکێک بۆ زێڕە گەڕا یەکێک بۆ پارە ئەوی تر بۆ کوتاڵ منیش خۆم کرد بە کۆشکی پاشایاندا سەیرەکەم هەرچی پەرداخ و پیاڵە و قاپ و قاچاخە لە زێڕ دروستکراوە پەنجا خزمەتکارم بینی جلوبەرگیان ئاوریشم بوو شمشێریان هەڵکێشابوو، پەردەی پەنجەرەکان ئاوریشم بوو، بە هێڵی زێڕین چنرابوو. سەیرەکەم، شاژن نووستووە، ملوانکەی ملی مروارییە، تاجێکی بە سەرەوەیە، ڕازاوە بە نقێم. ملەگۆ و ملوانکەی ئاڵتوون وەکوو خۆیان مابوون. شاژن ببوو بە بەردی ڕەش. دەرگایەکی کراوەم بینی، بە حەوت پلیکانە بۆی سەرکەوتم ئەڕوانم هەمووی بەردی مەڕمەڕە کۆمەڵە فەرشێک ڕاخراوە کە هەندێ لە تان و پۆکانی لە ئاڵتونە چرپایەکی شوێنی نوستن لە داری عەرعەر دروستکراوە بە دڕ و یاقوت نەخشکراوە پەردە و کولەیەکی پیاشۆڕبۆتەوە بە مرواری نەخشکراوە، لە دەمی پەردە و کولەکەوە بریسکێکم بینی، کە چووم سەیرم کرد، ئەوە پارچەیەک مروارییە بە هێندەی هێلکە قازێک ئەدرەوشێتەوە، چرپایەکیش بە چەندین جۆری ئاوریشم داپۆشراوە، ئەوەی بیبینێ سەری سوڕەمێنێ. چەند مۆمێکم بینی داگیرسابوون، بە خۆمت بێگومان ئەمە مرۆڤ دایگیرساندوون. ئەمجا چوومە شوێنێکی دی و بەو شێوەیە گەڕام و ئەحەپەسام. هێندە ڕۆیشتبووم و عەجایبم لێ هاتبوو ئێوارەم بەسەردا هات. ئەمجا ویستم بگەڕێمەوە شوێنی ئەو دەرگای کە لێوەی هاتبووم بۆم نەدۆزرایەوە. ناچار چوومەوە لای ئەو پردە کولەی مۆمەکانی لێ داگیرسابوو. دوای ئەوەی هەندێ قورئانم خوێند چوومە سەر چرپایەکە و خۆم داپۆشی. ویستم بنووم. بەڵام دڵەڕاوکێ نەیهێشت. نیوەشەو گوێم لێ بوو بە نەزمی و دەنگێکی خۆش قورئان ئەخوێنرا. دڵم کرایەوە و شوێنی دەنگەکە کەوتم تا گەشتمە ژووری پشتەوە. سەیرەکەم دەرگاکەی داخراوە. کردمەوە سەیری شوێنەکەم کرد. ئەمە مزگەوتە و میحراب و چرا سووتێ و دوو مۆم داگیرساوە، فەرشی تیا ڕاخراوە. گەنجێکی شۆخ و شەنگ و قورئانێک لە بەردەمیدا. سەرم لەو سوڕما. چۆن ئەمیش وەکو ئەوانی تر نەبووە بە بەرد بۆیە پرسیاری خەڵکی ئەم شارەم لێکرد وتی پەلەم لێمەکە قورآانەکەی داخست و خستە تورەکەیەکی ئەتڵەسەوە لە تەنیشت خۆیەوە داینام سەرنجم دا هێندە جوانە ئەڵەی مانگی تابانە زمانی شیرین و لەسەرخۆیە ئەڵەی شەکری کڵۆیە ئەستێرە ناسان بەختیان گرتەوە پەنایان لە بۆ بورجی بردەوە عتار ژێری کە پێبەخشیوە وەک مانگ ئەستێرە دەوری چنیوە سەراسی مەبوو چی بڵێ فاڵچی مانگ هاتە زەوی کەوتۆتە ماچی ئەم وەسفەیشی ئەهێنا سوێن بەو جوانیە و بەو ڕازگۆییەی بەو ڕۆژی بوونە و بەو شکۆییەی بەهۆی ئەمەوە مسکیش ناسرا بوو دەنا نرخێکی لای کەس نەما بوو بۆیە سەرنجێکمدا هەزاران هەناسەی بەدواوە بوو دڵم پێوەبەند بوو پێموت گەورەم وەڵامی پرسیارەکەم بدەرەوە وتی ئەم شارە هی باوکمە ئەو پاشایەتی کە ڕەنگە ئەوت بینی بێ چۆن لەسەر کورسەکەی بووە بە بەردی ڕەش ئەو شاژ نەشکە لە پەردە و کولەکەدا بوو دایکمە خەڵکی شارەکەش ئاگر پەرستن پاشانە بێ هەموو سوێن بە ئاگرەخۆن سێبەر و گەرمایی پڕوکێن بەو هەسارانی ئەڕۆن و دێن درەنگانی خوا منی دا بە باوکم پەروەردەی کردم، پیرەژنێکمان لابوو خواناس بە سەرزارەکیش وەکو کەس و کارم ئاگر پەرست بوو، باوکم متمانەیەکی زۆری پێ بوو ڕێزیە گرت و منی دایە دەستی وتی بیگرە خۆت فێری ئاگر پەرستی بکە و پەزێرایی بکە بەڵام پیرێژنە فێری ئاینی ئیسلامی کردم نوێژ و ڕۆژی فێرکردم قورئانی پێ لەبەرکردم پێی وتم خوا نەبێت شتێکی دی نەپەرستی. کە گەورە بووم پێی وتم نەهێڵیت دایک و باوکت بزانن موسڵمانیت. چەند ڕۆژێک ئاوا مامەوە، پیرێژ نەمرد. خەڵکی شارەکەش تا ئەهات خراپەکاری و گوناهیان زۆرترە بوو، هێندەمان زانی دەنگێک لە ئاسمانەوە هات ئەدوت هەورە بروسکەیە ئەناڵێنێت ئەی خەڵکینە واز بێنن لە ئاگر و خۆری ڕووناک ڕوو بکەنە خوای تاک. خەڵکەکە سەریان سوڕما. باوکم کۆی کردنەوە پێی وتن، مەترسن و بێخەم بن، ئاگرپەرستی خۆتان بکەن و هەڵمەگەڕێنەوە. خەڵکەکەش فەرمانی باوکمیان جێبەجێ کرد، لەسەر خراپەکاری سەرومڕ بوون. ساڵی دووەمیش لە هەمان کاتدا دەنگەکە بیسرایەوە. ساڵی سێمیش بە هەمان شێوە. ئیدی هێندەیان زانی کە بەڵای خوا لە ئاسمانەوە بەسەریاندا باری، ئاوا خۆیان و هەر هەموو وشتر و ئاژەڵەکانیشیان بوون بە بەرد. منیش بە تەنیا و بێ کەس مامەوە و هەر خەریکی نوێژ و قورئان خوێندنم، کەس نییە دەمەتەقێی لەگەڵ بکەم، منیش لە ناخەوە پێم وت، دە لەگەڵ من وەرە با بچین بۆ بەغدا زانایان و پیاوانی ئایین ببینیت، ئەوەش بزانە، ئەم کەنیزە کە هی بەردەمت شاژنی خێڵی خۆیەتی، سەرۆکی پیاوان و خزمەتکارانە، خاوەن پاپۆڕی بازرگانییە، قەدەری خوا منی گەیاندە ئێرە. قەدەری خوا نەبوایە ئەم کارەساتەی شارەم نەئەبینی ئیدی زۆرم ڕێز لێگرت زۆرم لەگەڵ وت دوایی ڕازی بوو لەگەڵم بێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتیە جێرنەوەی پاشایی بەختیار کیژەکە هەوڵی زۆری لەگەڵدا تاکووتی باشە ئەو شەوە لێ نووسم لە کاتێکدا لە خۆشیاندا بڕوام بەخۆم ناکرد کە ڕۆژ بۆ هێندەی بۆمان هەڵگیرا لەوانەیە کێشیان سوکە و بەهایان گرانە هێنامان و لە قەڵاکە هاتینە دەرەوە چوینە ناو شارەوە سەیرەکەم سەرۆکی پاپۆڕ و کۆیلەکان بۆ منە گەڕان کە منیان بینی زۆریان پێ خۆش بوو ئەوەی بینی بووم بۆم گێڕانەوە و بەسەرهاتی لاوەکەیشم پێ وتن تێشم گەیاندن خەڵکی ئەم شارە بۆچی بوون بە بەرد کە هەردوو خوشکەکەم واتە ئەم دوو سەگەڕەشە ئەم لاوەیان بینی کەوتنە بەغیلی پێ بردنم دەریشیان نە ئەبڕی ئێمەش بەدڵی خۆشەوە سواری پاپۆڕەکە بووین چاوەڕێی بای لەبار بوون کە هەڵی کرد چارۆکەکانمان هەڵدا کەوتینە ڕێ و هەردوو خوشکەکەم لەگەڵمان بوون کەوتینە دەمە تەقێ لێیان پرسیم خوشکێ چی لەم کوڕە قۆزەکەی منیش وتم مەبەستانەوە بیکەم بە مێردی خۆم ئەمجا ڕووم کردە کوڕەکە وتم، شتێکت پێڵێم بە قسەم کە، کە گەشتینە بەغداد ئەبمە خێزانت. ئەویش وتی بە چاوان. ئەمجا بە خوشکەکانم وت، بە تەنیا ئەم لاوەم بەسە، ئیدی هەرچییەکمان پەیدا کرد بۆ ئەو. وتیان زۆر چاکە خوشکێ. بەڵام لە دڵەوە ڕقیان لێم هەڵگرتبوو. ئەمجا لە دەریا ترس دەرچووین. گەڕاینەوە دەریای ئارام. دوای چەند ڕۆژێکیش دیوارەکانی شاری بەسرەمان لێوە دەرکەوت، ئیدی ئێوارە داهات، شەو لێی نووستین، هەر ئەو شەوە خوشکەکانم بە نوێنەکانمانەوە فرێیان داینە دەریاوە، لاوەکە چونکە مەلەوان نەبوو خنکا، منیش شەپۆلەکان بردمیان تا لە کەناری دورگەیەک گیرسامەوە، تاکو بەیانی بە کەناری دەریادا ڕۆشتم. کە ڕۆژ بۆوە شوێن پێی مرۆڤێکم بینی بەسەر لمە تەڕەکەوە شوێن پێکەم هەڵگرت تاکو و گەشتمە زەوی دورگەکە ئەمجا جلەکانم هەڵخست خۆشم دەستم کرد بە خواردنی میوەی درەختەکان ئەمجا خۆم لەبەر کردەوە کەوتمەڕێ ڕۆشتم ڕۆشتم تاکو نزیکەی دوو سەعاتە ڕێکم مابوو بگەمە ناو شار. ڕوانیم وا ئەژدیهایەک کە بە هێندەی قەدی دارخورمایەک ئەستوور بووە بەرەو ڕووم هات. کە گەشتە بەردەمم زمانی بستێ درێژ ببوو. بەلای ڕاست و چەپدا ئەکەوت. ماندوو شەکەت. تومەز تولە مارێک ڕاوی ناوە و ئەمیش لە دەستی هەڵات و منیش بەزەیم بەم ئەژدیهایە دەهاتەوە، بۆیە بەردێکم هەڵگرت و دام بە سەری تولە مارەکەدا و دەم و دەست مرد، ئەژدیهاکەش دوو باڵی لێ پەیدا بوو، دای لە شەقەی باڵ و فڕی تا لە چاومون بوو، منیش کە زۆر ماندوو بووم خەوم لێ کەوت، نزیکەی سەعاتێک نوستم، کە بە ئاگا هاتمە ڕوانم کەنیزەکێک بە هێواشی پێ بە پێم دانێت و دوو سەگێکی پێیە، شەرمم لێ کرد و لە جێی خۆم دانیشتم و پرسیم، خوشکێ تۆ کێیت؟ ئەویش وتی، چەند زوو منت بیر چۆوە، من ئەوم، تۆ ڕزگارت کردم، چاکەت لەگەڵ کردم و دوژمنەکەمت کوشت، من ئەو ئەژدیهایەم، لە تولەمارەکە ڕزگارت کردم. من کچە جنۆکەم و ئەویش نێر جنۆکە بوو دوژمنم بوو تۆ فریام نەکەوتی تایە ئەی کوشتم ئەو کاتەش تۆ تو لە مارەکەت کوشت ئەوە بوو لە شەقەی باڵم دا فریای ئەو پاپۆڕە کەوتم کە دوو خوشکەکەت خۆت و مێردەکەتیان تێدا فرێدایە دەریاوە. دوو خوشکەکەتم ڕزگار کرد، هەردووکیانم بە سیحر کردووە بە دوو سەگی ڕەش، چونکە ئاگام لەو ناپاکیە بوو لەگەڵیان کردی، بەڵام بەداخەوە لاوەکە خنکا. ئەمجا خستمیە بن دەستی و فڕی لە سەربانی ماڵی خۆمان نیشتەوە. کە ڕوانیم شتومەکەکانی ناو پاپۆڕەکە لە حەوشەکەدان. ئەژدیهاکەوتی تو حەزرەتی سولەیمان هەموو ڕۆژێک. سێ سەد قامچی بدە لەو دوو خوشکەت ئەگینا دێمەوە سەرت و تۆش وەکو ئەوان لێکەم منیش پەیمانم دایە وتم بەسەر چاوان لەو ڕۆژەوە ئەی ئەمیری موسڵمانان ئاوا لێیانەدەم خۆشم بەزەیم پێیاندا دێتەوە خۆشیانەزانن هیچم بەدەست نییە ئەمە بەسەر هاتم بوو شەهرەزاد ئیدی ناوبانگم بە دەوڵەمەندی بڵاوبۆوە. دە حللە لێم دروست کرد، هەر حللەیەکی بە هەزار دینار. ڕۆژێ لە ڕۆژان بێخم لێی دانیشتبووم. هێندەم زانی پیرێژنێکی خواروخێچ، دەم و چاوێکی مڕومۆچ پڕ لە چرچ و لۆچ، دانەکانی کەرەفیچ، خۆی کرد بە ماڵمدا. کڕنووشی بۆ بردم. پێی وتم ئێمە نامۆین بەم شارە و، کچە تیوەیەکم هەیە ئەم شەو ئاهەنگی شووکردنیەتی بەڵام کەس ناناسین تاکو بێتە ئاهەنگەکەیەوە ئەو خێرە لە دەست خۆت مەدە ئەگەر هاتیت ئەوا دەر و دراوسێش کە زانیان بەشداریت ئەوا ئەوانیش بە خۆشی تۆوە دێن کچەکەی منیش خۆشحاڵەکەی ئێمەش خوا و تۆش کە بین. ئەمجا پیرێژنە دەستی کردە گریان ئەم شیعرەی وت، تەنیا هاتنتان بۆ ئێمە ڕێزە، دانی پیا ئەنێین میوان ئازیزە، کە ون بوون جێتان ناگیرێتەوە، وەک ئێوە کەسی تر نابێتەوە. منیش بەزەیم پێدا هاتەوە، پێم وت، لەبەر خاتری خوا و تۆ دێم. پیرێژنە زۆری پێ خۆش بوو. دانەویەوە بۆ پێڵاوەکان و وتی، خوا پاداشتت بداتەوە و دڵنەوا بی کە ئەوە دڵنەوایی کچەتی وەکم ئەکەیت، ئێستا خۆت ماندوو مەکە، ئێوارە خۆم دێمەوە بە شوێنتدا. دەستی ماچ کردم و ڕۆیشت. ئیدی خۆم ئامادە کرد و ئێوارە پیرێژنە پەیدا بوو، وتی خانمەکەم. خانمانی شار کە زانیان تەشریف دێنیت، هەموو لە ماڵی ئێمەن و چاوەڕێی تۆن. هەستام و کەنیزەکەکانم دوای خۆم خست و ڕۆیشتین تا گەشتینە کۆڵانێکی ئاوڕشێنکراو، شنەیەکی خۆشی لێوە هات، چووینە بەر دەرگایەکی سەر بە گومەز، دیوارەکانی لە بەردی مەڕمەڕ، لە ناوەوەدا کۆشکێکی بە قوڕ دروستکراو، سەری لە ئاسمانی ساو، لە سەر دەروازەی ئاوا نووسراو، هەواری شادمانیم، پڕ ئاواز و گۆرانیم. حەوز و فوارەم تیایە من مایی کامەرانیم پیرێژنە لە دەروازەی دا چوینە داڵانێکەوە بە دیوارەکانی دا مەشخەڵی داگیرسا و فەرشی تیا ڕاخراو و پەردەی ئاوریشم و ئاڵتۆن و زیوی پیا هەڵواسرا و دوو ڕیز مۆمی داگیرسا و لە بەرامبەر دا چرپایەکی دار عەرعەر نەخشی ئاڵتون لە سەر کەژاوەیەک لە قوماشی ئەتڵەس کیژێکی ناسک و جوان هەر وەک مانگی درەخشان لە کەژاوە ئەی ئەمیری موسڵمانان خۆی دا پیشان کیژە لە کەژاوەکە هاتە خوارە وتی بەخێر بیت خوشکی عزیز ئەم جامەی وت هەوار زانی بای میوانی چێە زوو ماچیە کرد شوێنی ئەو پێە سینەی وەک دۆشک بۆ ڕاخستی ئەی زانی شادیت بچیە هەرجێە ئەم جا لام دانیشتوتی خوشکێ برایەکم هەیە لە ئاهەنگ و بۆنەکاندا تۆی بینیوە حەزی لێکردووی براکەم لە خۆم جوانتر و قۆزترە بیستویەتی تۆ خانمی خێڵی خۆتیت ئەویش گەورەی خێڵی خۆیەتی ئەیەوێت بتهێنێ بە گوێرەی شەرع و سوننەت منیش چونکە بێوەژن و بێکەس بووم بە باشم زانی کیژە زۆری پێ خۆش بوو چەپڵەیەکی لێ دا دەرگایە کرایەوە کوڕێکی گەنجی ڕێک پۆش باڵا بەرز برۆکەوانی چاوانێک دڵ ئەبوو حەیرانی ڕووی هەر وەکوو مانگ ئەبریسکێتەوە مرواری تێیدا ئەدرەوشێتەوە پەنا بە خوا بۆ ئەو جوانییە بێ ئەو کاری وا قەت ناکرێتەوە لە نێو چاوانی ئاوا نووسراوە لەم شێوە دووبارە قەت نابێتەوە. کە بینیم دڵم بۆی لێدا خۆشم ویست نزیکەی سەعاتێک پێکەوە قسەمان کرد کیژەکە چەپڵەیەکی دی لێدا دەرگای گەنجینە کرایەوە و قازی و چوار شایەت هاتنە دەر سڵاویان کرد و دانیشتن ئەمجا مارەیان لە لاوەکە بڕیم ئەمجا کوڕەکە ڕووی کردە من وتی پیرۆز بێ جاوتی خاتون تەنیا یەک مەرجم هەیە. منیش وتم، ئەو مەرجە چیە بەڕێز؟ هەستاو چوو قورئانێک هێنا وتی، سوێن بخۆ لەمن زیاتر دڵت بەلای کەسی دیدا نەچێ. منیش سوێندم خوارد. ئەویش دڵی زۆر خۆش بوو. ئەمجا سترە و خوانیان ڕازاندەوە. تاکو توانیمان خواردمان. مانگێکمان بە خۆشی بردە سەر. ڕۆژێکیان مۆڵەتم لێ وەرگرت تاکو بچمە بازاڕ هەندێ قوماش بکڕم. منیش پیرێژنە و کەنیزەکێکم لەگەڵ خۆم برد چوومە دووکانی بازرگانێکی لاو پیرێژنە هاتە لامە وتی ئەمە کوڕێکی مناڵکارە باوکی دوای خۆی سامانێکی فرەی بۆ بەجێهێشتووە دووکانێکی گەورەی کوتاڵی هەیە ئەمجا بەلاوەکەی وت قوماشی جوان بخە بەردەستی ئەم کیژۆڵەیە ئەیژووتی بەسەر چاوان. منیش وتم پێویست ناکە هێندە پیادە هەڵبدەی پێویستەکانی خۆمان ئەکڕین و ئەگەڕێینەوە ماڵەوە ئەوەی ویستمان خستیە بەردەمان کە پارەماندایە وەری نەگرت وتی ئێوە ئەمجارە میوانی منن بە پیرێژنەم وت گەر پارەکەیمان لێوەرنەگرێ شتەکان نابەین کەچی وتی ئەوانە دیاری منن لە جیاتی پارەم ماچێکم بدەرێ. منیش وتم پەنا بەخوا لەو کارە. کە سڵکردنەوەی منی بینی پەلاماری دام و زلێکی لێدام و گازێکیشی لە لێوانم گرت کە دانەکانی چەقینە لێوانمەوە بورامەوە و پیرێژنە لە باوەشی کردم کە بە ئاگا هاتمەوە ئەڕوانم دوکانی خڕ داخستوە و ڕایکردوە پیرێژنەش کە دەم و چاوی خوێناوی بینیم زۆر خەمبار بوتی هەستە با بڕۆینەوە خۆت بکە بە نەخۆش و جێی دانەکانت تیمارەکەم. وردە وردە ڕۆشتینەوە. کە گەیشتینەوە خۆم نەخۆش خست و شەو مێردەکەم هات کە منی بینی وتی ئەوە چیتە؟ وتم نەخۆشم و سەرم ژانەکە. ئەویش مۆمێکی داگیرساوی لە ڕوون نزیک کردەوە کە برینەکەی بینی وتی ئەی ئەو برینانە چییە؟ وتم کە ڕێت پێ دام چووم لە بازاڕ قوماش بکڕم، کۆڵە دار بە کۆڵێک دای بە لامدا و چیلکە و چەوێڵ لە پەچەکەم ئاڵا و چوو بە دەموچاومدا و پەچەکەیشی دڕاندم. مێردەکەم وتی هەر سبەینێ چمە لای حاکم فەرمانی پێ دەرەکەم هەرچی دارفرۆشێک لە شاردا بیکوژێ. منیش وتم ئۆباڵی بێتاوانان مەخە ئەستۆی خۆت، ئاخر منیش سواری کەرێک بووم و گلام. ئەمجا چلکە و چەوێڵەکە چوو بە دەمو چاومدا. ئەویش وتی کەواتە سبەی نێچمە لای ئەبو جەعفەری بەرمەکی و بەسەراتەکەی بۆ گێڕمەوە، فەرمانی پێ دەرەکەم کە گوێدرێژەکانی شار بکوژرێن. منیش پێم وت بەم کارەت خەڵک لە خۆت ئەکەی، ئەویش بە هۆی منەوە لە کاتێکدا کە ئەم ڕووداوە قەزا و قەدەری خوا بووە. ئیدی ئارامی لەبەر هەڵگیرا وتی ئەبێت هەر وا بکەم. بەڕاستی منیش دەستم کرد بە بۆڵە بۆڵ بەسەریدا هێندەم زانی ئەی ئەمیری موسڵمانان نەڕاندی منیشی تاوانبار کرد بەوەی سوێندەکەم کەوتووە دەرگایەک بەو نەڕێکرایەوە حەو کۆی لە ڕەش هاتنە دەرەوە فەرمانی پێدان بە کێشان کردم و فڕیان دامە ناوڕاستی ماڵەکەوە کۆیلەیەکیان هەردوو شانی گرتم. فەرمانی بە کۆیلەی دووەم کرد و لەسەر هەردوو ئەژنۆم دانیشت و قاچەکانی گرتم. کۆیلەی سێیەم بە شمشێرەکۆ هات و وتی، گەورەم هەر ئێستا بیکهم بە دوو کەرتەوە و فڕێی بدەمە دیجلەوە تا سزای سوێند کەوتنەکەی وەرگرێ؟ ئەویش تووڕە بوو وتی، لە دڵخوازمدا ببنە هاوڕێم. گەر نەیانکوژم بۆ خۆم ئەتەقێم. نەفسم بە پاکی کە ڕاهێناوە عەشقێکم ناوێ پێی لۆم وکرێم. ئەمجا بە کۆیلەکەی وت، سەعد تێی بسرەوێنە. ئەویش چۆکی لە سەر سنگم دادا وتی، ئیتر ژیانت کۆتایی پێ دێنم وەسیەت بکە و شایەتمان بێنە. کە خۆم بەم جۆرە بینی و سەرنجی مێردەکەمدا ژیانی بەختەوەری و ئاسوودەیی خۆمم بیرکەوتەوە، ئێستاش چۆن سەرم لێ تێکچووە، چاوم هەڵبڕی و سەیرێکی مێردەکەم کرد کە ئاوا تووڕە بوو، دامە پڕمەی گریان وتم، بێخەوت کردم هەر بۆ نەگبەتی، پشتگوێت خستم و خۆیشت لێی خەوتی. بە بێدارانی شەوت ناساندم نەوەکو هەر من خۆشت تێکەوتی پەیمانت دامێ کە بە وەفا بی کە دڵت بردم ئەمجا لالوتی لە کێلی گۆڕم توخوا بنوسن کە ان زوجی سبب الموتی کە بە دەم گریانەوە لە شعرەکە بوومەوە سەیری فرمێسکەکانی کردم هێندەی تر تون بوو ئەم شعرەی وت. دڵدارەکەی خۆم وا بە جێ نەهێشت ئەو تاوانی کرد منی تەرک کرد ویستی یەکێ دی بخاتە بەینمان منی مەجبوری ڕەفزی شرک کرد کە لێ بۆ لێی پاڕامەوە لە دڵی خۆشمدا وتم با فریوی بدەم بەڵکو ڕزگاری بە دوعاو بێ با هەموو سامانەکشم تیا بچێ گرنگ نیە ئەمجا کەوتمە سکاڵا ئەم شعرەم وت سەربەیان. مل دا بە مۆلەقەوە بۆ دەمخەیتە ژێر غەمی عەشقەوە ڕۆحم چی لێ بێ هی دووری تۆیە شەیدای تۆ بووە و بە دوای شەوقەوە ئەویش کە شعرەکەی بیست نەڕاندی بەسەر کۆیلەکەدا وتی خێری نەماوە دوایی پێبێنە لە کاتێکدا ئەمە خەریکێم شەڕە شعرە بووین و من دەستم لە ژیان شت بوو هێندەم زانی پیرێژن خۆی بەسەر دەست و پێی مێردەکەمدا داوتی بۆ خاتری ئەو ماندوو بوونەم بە بەخێوکردنتەوە لەم ژنە خۆش ببە بەو خوایە بێ تاوانە تۆیش جوان کەیت خوێنی ئەم ژنە مەکە ملی خۆت ڕۆڵە گیان خوا دەستورێکی وای داناوە ئەوەی کە کوشتی ئەویش کوژراوە هێندە دڵ ڕەق نەبێ ئەمەندەی بەسەرا گریا تاکو ڕازی کرد و لێم خۆش بوو وتی ئەوا لێی خۆش بووم بەڵام ئەبێ شوێنەوارێک بەسەر گیانیەوە جێ بێڵم. فەرمانی دا لەسەر زەوی ڕایان کێشام و توڵێکی دار بهێان هێنا کۆیلەیەک هێندەی لێدام تاکو لە هۆش خۆم چوم ئەمجا فەرمانی دابوو نیوە شەو بردبومیانەوە خانوە کۆنەکەی خۆم فڕێیان دابووم دەمەوبەیان بە ئاگا هاتمەوە کەوتمە چارەسەری برینەکانی لەشم و هەنوونی بە مەرهەم زەرد و لاواز چوار مانگ لە جێگا دا بۆی کەوتم کە هەستامەوە بەرەو ئەو کۆشکە چوومەوە کە تێیدا فەلاقە کرابووم ئەڕوانم بۆ تەکەلاوە و وێران بووە ئێدی چار ناچار چوومە سەردانی ئەم خوشکەم کە دوو سەگە ڕەشەکەی هەیە ئاخر میری موسڵمانان ئەمەیان لە باوکمەوە خوشکمە سڵاوم لێ کرد و بەسەرهاتی خۆم بۆ گێڕایەوە ئەویش پێی وتم کەس نییە لە بەڵای خوا قوتار بووبێ سوپاس بۆ خوا کە ماوی ئەم شیعرەی بۆ خوێندمەوە پارتی زەمانە هەر چەند گران بێ ئەبێت ئارام بی و ڕووت لە یەزدان بێ خوشکە داماوەکەیشم بەسەرهاتی خۆی و دوو خوشکەکەی بۆ گێڕامەوە کە چیان بەسەر هاتووە سەرمان نا بەیەکەوە و ببڕای ببڕ جارێکی تر باسی شوو کردنمان نەکرد و ئەم خوشکەشمان گرتە خۆمان کە ڕۆژانە بچێتە ناو بازاڕ و شمەکمان بۆ بکڕێ تا ئەوە ببوو ڕۆژێکیان بەو حەماڵە داشت و مەکی هێنابوو کە بینیتان هەرەو شەوە سێ کوڕە کەچەڵەکە شاتنە بەردەرگامان ئەوە بوو پەزێرایمان کردن هەرەو شەوە هێندەی پێنەچوو سێ بازرگانی ڕێزداری ڕێکپۆشی شاری موسڵ لە دەرگایاندا بەسەرهاتی خۆیان بۆ گێڕاینەوە، ئەوە بوو ئێمەش مەرجمان بۆ دانان، ئەمجا داڵدەمان دان، مەرجەکەیان شکان، بەڵام دوای ئەوەی هەریەکەیان بەسەرهاتی خۆی گێڕایەوە ئازادمان کردن، ئێستاش پایەدار بیت، لە پەزێراییت داین. شەهرەزاد وتی، خەلیفە فەرمانی نووسینەوەی بەسەرهاتەکەی دا تاکوو بخرێنە کتێبخانەی مەملەکەتەوە، ئەمجا لە کیژی یەکەمی پرسی، ئەی هەواڵی دەڵە دێوەکە چی بوو کە سیحری لە هەردوو خوشکەکەت کرد نازانی؟ کیژە وتی ئەی میری موسڵمانان چەند تاڵەموێکی خۆی پێدام و پێی وتوم هەر کاتێک تاڵێک لەم وانە هەڵکڕوزێنیت ئەگەر لەو دیو کێوی قولەی قافی شەو بووم دەم و دەست ئەگەمە لات پاشا وتی مووەکە بێنە خەلیفە موویەکی سووتان هێندەمان زانی کۆشک لەریەوە و نەعرەتەیەک دەڕە دێوێکی موسوڵمان پەیدا بوو وتی سڵاوت لێبێ ئەی نوێنەری خوا لەسەر زەوی میری موسوڵمانانیش وتی سڵاو لە ئێوەش ئەمجا دەڵە دێو وتی بزانن ئەم کیژە چاکێکی لەگەڵ کردووم کە هەرگیز پاداشتیم بۆ نادرێتەوە لە مردن ڕزگاری کردووم دوژمنەکەی کوشتووم منیش کە بینیم ئەو دوو خوشکەی ئەو بەڵایان بەسەر هێنا ئەو سیحرەم لێ کردن کە ی بینی ویستم هەردووکیان بکوژم بەڵام خەمی ئەوەم بوو ئەم کیژە لە خەفەتی ئەو دوو خوشکەی دا بمرێ ئێستاش لەبەر خاتری تۆو ئەم کیژە گەرتانەوێ سیحرەکە بەتاڵ ئەکەمەوە چونکە منیش وەکو ئێوە موسوڵمانم میری موسوڵمانانیش وتی ئەو دوو خوشکە ڕزگار بکە دواتر ئەگەڕێمەوە سەر ئەم خوشکەی کە ئاوا لێیان داوە. گەر ڕاست بکا تۆڵەی ئەویش لە مێردەکەی ئەکەمەوە و سامانەکەیش بۆ ئەگێڕمەوە. دەڵە دێ وتی ئەرێستا ئەم دوانەت بۆ ڕزگارەکەم و مێردی ئەوی تریشت ئەخەمە بەر دەست کە ئەویش یەکێکە لە نزیکترین پیاوانی دەوڵەت دەتەوە. ئەمجا دەڵە دێ و. قاپێک ئاوی هێنا و هەندێکی بەسەردا خوێند کە ئێمە لێی تێنەگەیشتین ئەمجا ئاوەکەی پرژان بە ڕووی دوو سەگەکەدا وتی بە پەنای خوا بگەڕێنەوە شێوە یەکەمتان دوو سەگەکە بوونەوە بە دوو کیژە جوانەکە ئەمجا دەڵە دێ و ڕووی کردە پاشاوتی مێردی ئەم کیژە لێدراوەش ئەمینی برایی مەمونی کورتە ئەمین کە جوانی و خانومانی ئەم کیژە بێنێ حەیران بوو مارەی کرد بەڵام سوێندێکی لێ خواردبوو دواتر لە هەڵەدا چووبوو پێی وابوو سوێندەکەی شکاندووە ویستبووی بیکوژێ بەڵام لەبەر خاتری خوانەی کوشتبوو فەرمانی دابوو زۆریان لێدا تا ئاوای لێ هات دواتر فەرمانی دا بردیانەوە خانوە کۆنەکەی خۆی خەلیفە زۆری پێسەر بوو ئەم جاوتی سبحان الله کە خوا ئەمەی پێبەخشیم بتوانم ئەم دوو کیژە ڕزگار بکەم هەروها بە ناسینی ئەم کیژەی دی، بەو خوایە بێت کارێک بکەم دوای خۆم بنوسرێتەوە، ئەمجا فەرمانی دا ئەمینی کوڕیان هێنایە بەر دەستی، پرسیاری لە بارەی کیژی یەکەمەوە لێ پرسی ئەویش بێ پێچ و پەنا بۆی گێڕایەوە، ئەمجا فەرمانی دا قازی و شایەتیان ئامادە کرد. هەروەها سێ کوڕە کەچەڵە و کیژە یەکەم و دوو خوشکە سیحر لێکراوەکە لە سێ کوڕە کەچەڵەی مارەکردن کە کاتی خۆی کوڕە پاشا بوون لە سەرای دەوڵەت دایمەزراندن چییان پێویست بوو پێی بەخشین و خانووی بۆ دابین کردن کیژە لێدراوەکەشی گەراندەوە بۆ ئەمینی کوڕی سەر لە نوێ لەوێدا مارەی کردەوە لە کوڕەکەی خۆیشی خوشکاشەی مارە کرد و ناردیە یەکێک لە کۆشکەکانیەوە و خزمەتکار و کەنیزەکی بۆ نارد